شەوی پێ سەد و شەش. شەهرەزاد جێڕایەوە کە ڕۆژ بۆ خاوەن ماڵ بە خێرهاتنی کرد و لی پرسی لە کوێ هاتوویت و بۆ شوێچی کە جانشامی بی زۆر گریا چی بەسەر هاتبوو بۆی جێڕای و باسی وڵاتی باوکی کرد جولەکە کە سەری سوڕمام جاوتی ئەم شارەمان نەبیستوە هێندە هەیە کە جاروبار بازرگانەکان باسی شاری یەمەنیان بۆ کردوین جانشان لی پرسی بازرگانەکان نیان نەوت یەمەن چەند دوورە لێرەوە جولەکەکەوتی بەڵێ ئەیانوت دوو ساڵ و سێ مانگ ڕێگا دوورە ئەم جا پرسێەوە جا ئەو کاروانچیانە کەی دێنەوە ئەم شارە جولەکەکەوتی ساڵی داهاتوو جانشا دیسان دەستی بە گریان کردەوە چونکە دووری وڵاتەکەی و دایک و باوکی بیرکەوتەوە و لە کوشتنی هەرسێ کۆیلەکەی جولەکەکە پێوت مەگری کاکە گیان لای ئێمە بمێنەوە تاکو و کاروانچیەکان دێنەوە ئێمە تۆیان لەگەڵ ڕەوانە ئەکەینەوە جانشا دوو مانگ لەلایەن مایەوە ڕۆژانە ئەچوە شار و بەناو کۆڵان و ماڵەکانی داگەڕا ڕۆژێکیان گوێی لێ بوو کەسێک جاڕی ئەدا کەسێک نییە لەگەڵم بێت هەر لە بەیانیەوە تا ئێوارە کارم بۆ بکا منیش کەنیزەکێک و هەزار دیناری بدەمێ کەس وەڵامی نەئەدایەوە جانشا لە دڵی خۆی داوتی ئەگەر کارەکەی ترسناک نەبێ هەزار دینار و کەنیزەکێکی شۆخ و شەنگ کرێ نادا ئەمجا جانشا چووە بن دەستی کابرا وتی من ئەو کارەکەم کە جاڕچی ئەمەی بیست جانشای لەگەڵ خۆی بردەوە بۆ ماڵ کە چوونە ژوورە و خانوێکی خۆشی بینی و بازرگانێکی جوولەکە لەسەر کورسێک دانیشت بوو کە لە داری ئەبەنووس دروستکرا بوو کابرای جارچی ڕووی تێکرد قوربان ئەوە سێ مانگی ڕەبق هەمن لەم شارەدا جاڕەدەم کەس وەڵامی نەئەدایەوە بۆ ئەم کارە ئەم لاوە نەبێ ئەم جا بازرگان بە خێراتری کردن لەگەڵ خۆی برد مێژوورێک کە هەموو شتەکانی ناوی گران بەهابوون دانیشتن دواتر فەرمانی دا سفرەیان ڕازاندەوە پێکەوە نانیان خوارد دوای ئەوە میوەهات دەستیان بە میوە خواردنیش کرد ئیدی ناسکونازدار ئیشارەتی دایە چوە تەنیشت جانشاوە دانیشت و کە تورە بکە پارەکەی دایە پێیوت ئەمە هزار دینارەکە و ئەوەش کەنیزەکەکە ئەو شەوە مایەوە بۆ سبینێ بەیانی خۆی کرد بە گەرماودا کە هاتە دەرەوە خزمەتکاران پەزێراییان کرد بازرگان هاتەوە ئەمجا سفرە ڕازێنرایەوە پێکەوە نانیان خوارد دیسان میوە دانرایەوە ئیدی ئێوارە بازرگانەکە جانشای جێهێشت و پێیوت سبینێ کارەکەم بۆکەی ئەو شەوەش مایەوە بۆ ڕۆژی دواتر بەیانی چووە گەرما و خزمەتکارەکان خاولی و بەرگی نوێیان بۆ ئامادەکرد بە هەمان شێوە بازرگانەکە هاتەوە ئەمجا پێیوت ئیدی کاتی کارەکەت هاتووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو ئەمجا بازرگانەکە فەرمانی دا دوو هێستر بێنن بۆیان ئامادە کرد خۆی سوار بوو ئەمجا فەرمانی دا جانشایش سواری ئەوی تر بوو هەر لە بەیانێ و تانیۆڕۆ ڕۆشتن گەشتنە کێوێکی بڵند کە لوتکەکەی نەبینرا بازرگان دابەزی بە جانشاشی وت کە داببەزێ ئەمجا گوریسێک و چەقۆیەکی دایە جانشاو پێی وت هەر ئێستا و هێسترە سەر ببڕە ئەمجا جانشا چاکەتەکەی داکەند و بە گوریسەکە چوارپەلی هێستەکەی بەستەوە و پاڵێکی پێوە ناو هێسترەکە کەوتە زەوی ئەمجا سەری بڕی چوارپەلیشی لێکردەوە و خستە سەر لاشەکەی ئەمجا بازرگان فەرمانی دایسکی هەڵبدڕێت و پاکی بکاتەوە بچێتە ناوی کە کارەکەی کردم جا بە جانشایوت کە بچێتە ناو سکیەوە ئەم جاوتی هورگی ئەسترەکەم کە دووریەوە دام خست بەسەرتا لە ناوە هەرچیەکت بینی بە دەنگی بەرز پێم بڵێ ئەمجا کە ورگی هێسترەکەی دووریەوە لە کەلاکەکە دوورکەوتەوە دوای سەعاتێک باڵندەیەکی زۆر گەورە هات و هێسترەکەی بە چنگەکانی گرت و بڵندی کردەوە بردی تا گەیاندێ سەر لوتکەی چێوەکە و دەستی کرد بە خواردنی جانشایش بە چەقۆکە ورگی هێسترەکەی دڕی و هاتە دەرەوە ئەمجا جانشا بە بازرگانی وت ڕێگام پیشان بدا با بەردی ترت بۆ فرێبدەمە خوارەوە بازرگانەکەش کەوتە کۆکردنەوە و خستینە ناو هۆڕێکە و خۆشی سواری هێزترەکە بوو لێدا و ڕۆیشت جانشا کە بازرگانەکەی بینی پشتی تێکرد بە کوڵ بۆ خۆی گریا سێ ڕۆژ لەو دەورەدا مایەوە دواتر کەوتە ڕێ خواردنی تەنیا گژوگیا و بەری درەخت بوو بەسەر کێوەکەدا کەوتە ڕێ دوو مانگ بەڕێوە بوو ئەمجا گەشتە کلکەی کێوەکە و دوور بە دوور دۆڵێکی بینی کە پڕ بوو لە درەخت و داری بەردار چەم و ڕووبار باڵندە و بولبل نزایەن ئەچڕی بۆ پەروەردگار جانشا زۆر دڕشاد بوو سەعاتێک ڕۆژ تا گەشتە دۆڵەکە ماوەیەکی دی ڕۆشت جۆگە ئاوێکی بینی و بە کەناریدا شۆڕ بۆ تا گەشتە دۆڵەکە ئیدی هەر بە دۆڵەکەدا ڕۆشت و سەرنجی ئەم لاو ئەو لای خۆیدا دواتر کۆشتێکی بڵندی بینی جانشا بەرەو ڕووی چوو تا گەشتە بەردەم دەواازەکەی لەوێدا پیرەمێردێکی نورانی بینی کە گاڵۆکێکی پێبوو کە لە مرواری نەخشی ڕازابەوە لەبەر دەواازەکە دانیشت بوو ئەمیش چوە لای و سلاوی لێکرد پیرەکەش وەڵامی دایە وتی دانیشە کوڕەکەم جانشایش لای دانیشت ئەمجا پیرەمێردە پرسی لە کوێوە هاتووی چونکە تا ئێستا ئادەمیزادێک ڕێ نەکەوتۆتە ئێرە بۆ کوێش ئەچی جانشا کامەی بیست بە کوڵ گریا پیرەمێرد وتی ئەو گریانە ببڕەوە دڵم خەریکە داکەوێ هەستا و چوو خواردنی بۆ هێنا و جانشای تێر کرد ئەمجا پێوت ئەمەوێت چیت بەسەر هاتووە بۆم بگێڕیتەوە ئەویش بەسەر هاتی خۆی بۆ جێڕایەوە پیرەمێردەکە ئەمەی بیست سەری سوڕما ئەمجا پرسی تۆیش پێم بڵێ چێ خاوەنی ئەم دۆڵ و ڕز و باخە و ئەم کۆشکە بڵندەیە پیرەمێردەکە جوتی ئەمانە هەمووی هی حەزرەتی سلەیمان داودە سلاوی خی لێبێ منیش ناوم شێخ نەسرە پاشای باڵندەیان، ئەوەش بزانە حەزرەتی سولەیمان منی کردۆتە جێگری خۆی بۆ ئەم کۆشکە و باڵندەکانی دونیا، ساڵانە هەرچی باڵندەی دونیا هەیە دێنە ئێرە و لەگەڵما کۆئەبنەوە، هەر بۆیەش من لەلای ئەم کۆشکە ماومەتەوە. ئەمجا جانشا بە دەم گریانەوە پرسی، مامە پیرەگیان من وڵاتەکەم دوورە چۆن بگەمەوە ئەوێ؟ پیرەمێرد وتی کوڕم لە نزیک چێوی قافەوەی ناتانی بگەیتەوە وڵاتی خۆت بۆیە لێرە لەم کۆشکەدا ڕۆژانە بەسەر بەرە بخۆ و بخۆرەوە بێخەم تا کاتی هاتنەوەی باڵندەکان ئیدی ئەدەم بە باڵندەیەکی بەهێز بدباتە وڵاتی خۆت ئیدی جان شامایەوە بە ئومێدی گەڕانەوەی باڵندەکان کە هاتنەوە هەر ڕەگەزە و جۆرە باڵندەیەک نوێنەری ناردە لای شێغ نەسر و دەستیان ماچ کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایە و لەو لایشەوە جانشا کەوتە گەڕان بەناو ئەو کۆشکە فراوانەدا تا گەیشتە ئەو دەرگایی کە شێغ نەسر ئاگاداری پێدابوو کە نابێ بیکاتەوە ئەویش سێری ئەو دەرگای کرد کە لەسەر داڵانێک بوو قفڵێکی زێڕینی لێدرابوو لە دڵی خۆی داوتی ئەم داڵانە چاترینیانە ئاخۆچی تیاابێ کە ئاوا مامە شێغ ناهێڵێ بیکەمەوە نەخێر ئەبێت هەربی کەمەوە بچمە ژوورەوە بزانم چی تایە ئەمجا دەستی برد و قفڵەکەی کردەوە کە چووە ژوور سەیری کرد گۆمێکی جوانی تیا لە تەنیشتەوە کۆشکێکە بچووک کە دیوارەکانی لە بلور و زێڕ و زیو هەڵچنراوە پەنجەرەکانی لە یاقۆت و مەرمەڕ و زوبرجەدا کە وەکو بەردی مەرمەر قاڵب کراوە لە ناوەڕاستی کۆشکەکەدا حەوز و فوارەی زێڕین بوو لەسەر کەنارەکانی دڕندە و باڵندەی زێڕین دانرا بوو کە لە دەمیانەوە ئاو ئەهاتە خوارێ گەربایە کەڵی بکردایە جۆرە ئاوازێک لە دەم و دەنوکیانەوە پەیدا ئەبوو وەکو بخوێنێوا بوو لە بەردەم حەوزەکەدا هەیوانێک هەبوو سەکۆیەکی تێدا دانرابوو بە مرواری و زێڕ دروست کرابوو کە دەوارێکی پەردە و کولەی بۆ هەڵخرابوو لە ئاوریشمی سەوزی کاڵ بە هەندێک گۆ نقێم ڕازابەوە لەسەر تەختەکە پشتیەک و لە ژێریدا فەرشێک ڕاخرابوو کە کاتی خۆی حەزرەتی سلەیمان خاوەنی بوو سلاوی خوای لێبێ بەلایەکانی کۆشکەکەدا ڕزوباغ بوو جۆرەکانی میوەی پیاشۆڕ ببووە کە جانشامی بینی سەری سوورما ئیدی بەشتە سەر سڕهێنەکانی ئەو کۆشکەدا چاوی گەڕا ئەمجا خۆی کرد بە کۆشکەکەدا و ئەو بەرهەیوان و تەختەی بینی سەری سوورما چوو لەسەری ڕاکشا و ماوەیەک لێ نووست کە هەستا لە کۆشک چوە دەرەوە لەبەر دەروازەکەیدا کورسیەک دانرابوو لە سەری دانیشت کەچی لە ئاسمانەوە سێ باڵندە هاتنە خوارەوە کە لە کۆترە چوون چوونە سەر دەریاچە بچکۆلەکە و پەڕ و باڵیان فرێدا و بوونە سێکی ژۆڵەی زۆر جوان و کەوت نەگەڕان بەناو ڕز و باخەکەدا کە جانشامی بینی زۆر سەری سوڕما لە جوانیان بەرەو ڕویان چوو تا گەشتە لایەن شەهرەزاد شەهرەزاد گێڕایەوە کە جانشا لێیان نزیک بۆ سڵاوی لێکردن ئەوانیش وەڵامی سڵاوەکەیان دایەوە ئەمجا لی پرسین ئێوە چێن لە چۆ هاتون کیژە بچووکەکان وتی لە مەلەکوتی خی گەورەوە هاتوین بۆ بینینی ئەم شوێنە جانشا سەری لە جوانیان سوڕما بوو ئەم جا بە کیژە بچووکەکەی وت بەزەید بە حاڵمدا بێتەوە سۆزت بۆم هەبێت ئەژوتی کۆڵ بدە لەم قسە قۆڕانە بڕۆ بەڕێ خۆتەوە کە جانشامەی بیست کەوتە گریان ئەم شعرەی هاتە سەر زمان سکاڵای خۆم کە بردە لای وتی قەت نەیکەی سکاڵای وتم دڵیشت کە بەردە گیانە لە ئاوی نێوبەردی هەڵقڵاوی تیژەکانە زۆر خۆشحاڵ بوون بۆ شعرانە ئەمجا جانشە چوە ناو ڕزەکە و چەندین جۆر میوەی بۆ لێکردنەوە هێنایە بەردەمیان ئەوانیش خواردیان ئەمجا بەرگە پەڕینەکانیان لەبەر کردە و دایان لە شەقەی باڵ جانشا تا لە چاون بوون سەیری کردن کە دیار نەمان یەک ئاهی هەڵکێشا و بورایە و کەوت بە درێژی ئەو ڕۆژە بە ئاگا نەهاتەوە لەو لایشەوە شێغ نەسەر بە باڵندەکان گەشت و پێیوتن لاوێکی جوان دوورە وڵات کەوتۆتەوە و بەڵکو لەگەڵ خۆتان بیبەن ئەمجا گەڕا بە شوێن جانشادا نەیدۆزیەوە کەوتە پشکنینی ناو کۆشک کە گەیشتە ئاستی دەرگاکەی جانشای دۆزیەوە کە لە سەرزەوی کەوتووە چوو ئاوی گوڵاوی بۆ هێنا و پرژاندی بەسەر دەم و چاویدا جانشا کە بە ئاگا هاتەوە لە شێخ نەسر زیاتر کەسی دی نەبینی زۆر خەفەت بار بوو شێخ نەسر وتی کوڕەکەم نەموت دەرگای ئەم داڵانیان مەکەرەوە ئەمجا پێی وت کەچی بەسەر هاتۆ لێرەدا بۆی بجێڕێتەوە بۆ خۆی باشترە ئەم جا جانشا بەسەرهاتی خۆی و سێ کۆترەکەی کە سێ کیژی جوان بوون بۆ گێڕایەوە شێغ نەسریش پێی وت ئەوە بزانە ئەو سێکیژە هەموو ساڵێک لەم کاتەدا دێنە سەر ئەم گۆم و تا دەمە و ئەسرە گەڕێن و کات بەسرە بن و ئەمجا ئەدەنەوە لە شەقەی باڵ و ئەڕۆن جانشا پرسی وڵاتی ئەو کیژانە لەکوێیە شێغوتی بەو خۆیان منیش نازانم شێغنە سەروەتی هەستە کوڕم گوڕ بە بەر خۆت بێنەوە با بەو باڵندانە دا ڕەوانەی وڵاتی خۆت بکەمەوە کە جانشا ئەمەی بیست هاوارێکی کرد و بورایەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە کاتێ جانشا بە ئاگا هاتەوە خۆی دا بە سەر پێڵاوەکانی شێخ نەسردا و گریا ئەم جاوتی بابەتجان نامێ بگەڕێمە وڵاتی خۆم دایک و باوکم بیر چۆتەوە ئەمەوێت یارمەتیم بدەی خوا یارمەتی تۆش بدا بەڵکو یەکێک لەو سێکی ژەمارە بکەم بەزەیت پێمدا بێتەوە شێخ نەسر وتی بەو خۆیە کوڕەکەم نە ئەو کیژانە ئەناسم و نازانم خەڵکی کام وڵاتن بەڵام ڕێگات ئەدەم لێرە بمێنەوە تاکو ساڵی ئایندە و ئەوان دێنەوە تۆیش خۆت لە نێو ڕەز و باخەکەدا بشارەوە تاکو ئەنیشتنەوە کە بەرگە پەڕینەکانیان داکەند و ڕۆشت نەگەڕان بچۆ پەڕێکی یەکێک لەو کیژانی کە بە دڵتە لە بەرگەکەی بکەوە دوایی کە دێنەوە بۆ لەبەرکردنەوەی بەرگە پەڕەکانیان ئەویان کە پەڕەکەی لای تۆیە دێتەلات و ئەڵێت براکەم پەڕەکەم بدەوە تا بەجلەکانمەوە بیکەم لەبەری بکەم تۆش بۆی مەجێڕەوە تا من لە بەخێرهێنانی باڵندیان ئەبمەوە و دێمە لای ئێوە و ئەکەومە نێوانتانەوە و پێکتان دێنم لەسەرەوەی بدگەێنێتەوە نیشتیمانی خۆت منیش هەر هێندەم لە توانادایە ئیدی جانشا مایەوە لە نێو کۆشکەکەدا ڕۆژانی بە پەنجە هەژمارە کرد کاتێک ڕۆژی گەڕانەوەی باڵندەکان هات مام نەسر هات و بیری جانشای خستەوە کە ئەبێت چی بکە لە بەرگە پەڕینەکان و چۆن خۆی داشارێ تا دێنەوە سەر گۆمەکە وتیشی وا منیش ئەڕۆمە پێشوازی باڵندە و گیان لەبەران جانشاوتی بە چاوان بەرەو ڕز و باخەکە ڕۆشت و لە نێو درەختێکدا خۆی شاردەوە و ڕۆژ یەکەم و دۆم و سێم چاوەڕێ بوو باڵندەکان نەهاتن کەوتە دڵە ڕاوکێ و گریان بۆ خۆی هێندە گریا بێهۆش بوو کە بە ئاگا هاتەوە چاوی لەسەر گۆمەکە و ئاسمان و سرە ڕێەکان بوو لە کاتێکدا لە دڵە ڕاوکێدا بوو هێندەی زانی سێ باڵندەی گەورە کە بە هێندەی بازە بوون پەیدا بوون لە کەناری گۆمەکە نیشتنەوە و سێری ئەم لاو ئەو لای خۆیان کرد کە کەسیان نەبینی وەکو جاران بەرگە پەڕینەکانیان داکەند و کەوتنە پیاسە بەنێو ڕەزەکەدا دڵخۆش و بەختەوەرانە لە قاقای پێکەنیان ئەدا کیژە گەورەکان وتی ئەترسم خەڵک لە نێو کۆشکەکەدا خۆیان لێمان داگرت بێت کیژە ناوەنجەکان وتی خوشکێت ئەو کۆشکی لێی ئەترسی لە سەردەمی حەزرەتی سلەیمان بەدواوە نەمرۆڤ نەجنۆکەی تێنەچووە کیژە بچووکەکان بە پێکەنینەوتی سێ کیژەکە لە دوورەوە کە جانشیان بینی کەوتنە دڵە فرپە بە پەلە گەڕانەوە لە جانشیان پرسی تۆچیت چۆن هاتوویتە ئێرە بۆچی پەڕێکی خات و شەمسەت برد ئەویش پێی وتنێستا چیرۆکی خۆمتان بۆ ئەگێڕمەوە خات و شەمسە هەڵیدایە هەواڵی تۆچیە بۆچی پەڕی منت لە نێو خوشکەکانمدا هەڵبژارد ناسی جانشا وتی ئەم پەڕەت نادەمەوە تامام نەسلی پاشای باڵندەکان نەگاتە ئێرە ئێدی جانشا خۆی کردەوە بە کۆشکدا ئەم جاخات و شەمسە شوێنی کەوت جانشای بینی لەسەر تەخت دانیشت بوو سلاوی لەکرد لە نزیکەوە دانیشت و پێیوت بۆمان بگێڕەوە تا بزانین چیت بەسەر هاتووە کە جانشامی بیست هێندە گریا تاکو بەرسەنگی بە فرمێسک تەڕ کرد خات و شەمسەوتی کۆڵ لە گریان بدە و بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە ئەمجا هەمووی بۆ جێڕایەوە کە خاتو شەمسە بەسەرهاتی بیست پێیوت کەوا بوو گەر حەزت لە من کردووە ئەوە مارم کە بەڵام ئێستا پەڕەکەم بدەوە با بڕۆمەوە بەدایک و باوکم بڵێن دوایی ئەگەڕێمەوە بۆ ئێرە و لەگەڵ خۆم هەڵت ئەگرم و ئەت بەمەوە نیشتیمانی خۆت جانشا زۆر گریان جاوتی جا ئەوە ڕاستە بمکوژیت خاتو شەمسەوتی چۆن ئەتکوژم تا ئەو کاتە دوو خشکەکەشی هاتبوون جانشا لە وەڵام داوتی چونکە تاکوە گەڕێتەوە شێتە بم بۆت و سوێم ئەبێتەوە هەرسێکیان دایانە قاقای پێکەنین ئەمجا شەمسەوتی بێخەم باشوت پێکەم ئەمجا خوشکێکیان چوە ناو ڕزەکەەوە و هەندێ میوەی هێنا و پێکەوە خواردیان مام نەسری پاشای باڵندەکان پەیدا بوو هەموان لەبەری هەستان و دەستیان ماچ کرد ئەویش فەرمانی دا دانیشن ئەمجا ڕووی کردە خات و شەمسە و پێیوت ئەمە زۆر کوڕێکی دڵپاک و بەڕەوشتە شازادەی و کوڕی پاشا کابلە ئێستاش ناگاتە وڵاتی خۆی بەڵکو بیبیتەوە ئەبێت سوێندم بۆ بخۆی کە تاکو لە ژیان دابی خیانەتی لێ نەکەی ئەویش سوێندێکی مەزنی خوارد کە غەدری لێ نەکە ئەم جاوتیشی کەشوی پێکە مام نەسر ڕووی کردە جان شاوتی سوپاس بۆ ئەو خوایی کە ئاوانیوانی هەردووکتانی یەخست جاشە زۆر دڵخۆش بوو شەهرەزاد هەستی کرد شەودرەم بوو بێدەنگ بوو شەوی پێ دوانزە. ئەمجا چووە لای مام نەسر و پرس و ڕای پێکردوتی نیازی کارێکی وامان هەیە ئەڵی چی پاشای باڵندەکانوتی بڕۆنەوە بۆ نیشتیمانی خۆت بەڵام ئاگات لە خات و شەمسە بێ ئەمجا خات و شەمسە داوای بەرگەکەی کردوتی مام نەسر پێی بڵێ بەرگەکەم بداتەوە مام نەسر فەرمانی پێدا و ئەمجا بە پەلە ڕۆیشت بەرگەکەی هێنا و لەبەری کردوتی بێنە دەست و چاوت بن و قێنە و هەردوو گوێت بگرە تون خۆت گیر بکە بەمنەوە با نەکەوی ئەمجا مام نەسر بانگی کرد پەلەمەکە با وڵاتی کابرێت بۆ وەسف بکەم نەکو لێتان تێک بچێت ئەمجا بۆی وەسف کرد و پێشی وت کە ئاگای لە جانشا بێ خات و شەمسەش بە دوو خوشکەکەی وت بڕۆنەوە بۆ ماڵەوە و هەواڵی من و جانشیان پێ بڵێن ئەمجا خاتون دای لە شەقەی باڵ و وەکو باەکی زۆر تون فڕی دوو خوشکەکەشی خوا حافیزیان کرد و دایان لە شەقەی باڵ بەرەو ماڵی خۆیان ئەو ڕۆژە تاکو عسەر خات و شەمسە بە ئاسمان و فڕی دواتر دۆڵێکی سەوزی بینی بە جان شایوت لەم ڕز و باخەدا ئەنیشمەوە و ئەم شەو لێرە ئەمێنینەوە ئیتر نیشتنەوە و کەوت نەگەڕان بەناو ئەو ڕز و باخ و کانیاوانەدا ئەمجا ئەو شەوە لێی نوستن تاکو بەیانی دیسان کەوت نەفرین تاکو نیوڕۆ ئەمجا خات و شەمسە چەندین باڵەخان و خانووبەرەی بینی و لەو وەصفە چون کەمام نەسەر بۆی کردبوون دواتر مێرگزارێکی سەوزی جوانیان بینی بۆیە خات و شەمسە شۆڕ بووە ئەمجا چونە ناو مێرگزارەکەەوە کە پڕ بوو لە درەخت و دار هەر هەموو بەردار بوو خاتو شەمسە لە جانشای پرسی ئەزانی چەندەمان ڕێگا بڕیوە جانشای ژووتی نازانم ئەی ژووتی ڕێگای سی مانگی ڕەبقمان بڕیوە جانشای ژووتی سوپاس بۆ خوا سەلامەتین شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو